چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. گوێگرانی خۆشەویست سڵاوان لێبێ و ئەم کاتتان باش لە حەڵلقەی پێشووی کتێبی کەلیلە و دیمنا لە گفتوگۆی نێوان کەلیلە و دیمنا ڕامانگرت فەرون با بەیەکەوە لەم حەلقەیە گوێ لە تەواوکاری گفتوگۆی و دوانە بگرین سەبارەت بە پەند و ئامۆژگاریەکانیان بۆ یەکتری دەربارەی لەناوبردنی گاکە. دیمنە چووە لای گاکە و وەکو کەسێکی خەفەتبار، گاکەش ئەوەی دی زۆری پێ ناخۆش بوو، وتی ئەوە بۆچی دەمێکە سەرمان لێ نادەیت و یاخوا لە خەم ڕزگارت بێ؟ دیمنە وتی کەی ئەو کەسە ڕزگارە، کە خاوەنی خۆی نەبێ و کاروباری بەدەست بێگانەوە بێ و هەمیشە لە ترس و سزادا بێ. گاکە وتی، بۆچی هیچ بووە؟ دیمنە وتی، ئەوەی کە ئەبێ هەر ببێ بووە. کێ بە سەر ڕۆژگاردا زاڵ بووە؟ کێ کە گەورە بووە لە خۆی بایی نەبووە؟ کێ کە هیوای دەست کەوتووە و بە خۆی نەنازیوە؟ کێ لە شوێن ئارەزووی کەوتووە و خراپەی توش نەبووە کێ بووە بە هاوڕێی پیاو خراپ و هەروا بە ئاسانی دەرچووە کێ کە هاوڕێی پادشایە و هەتا سەر بە بێ ترس ژیاوە گاکە وتی وا دیارە کە تۆ لە بابەت کارێکەوە لە شێرە ترسی دیمنە وتی بەڵێ بەڵام لە خۆم ناترسم گاکە وتی ئەی لە کێ ترسی دیمنە وتی خۆ دەزانی کە من چۆنم بۆ تۆ ئەو ڕۆژەت لە بیرە کە پەیمانم لەگەڵ کردی کە هیچت توش نەبێ ئەو ڕۆژەی کە شێرەکە ناردمی بۆ لات لەبەر ئەو پەیمان و سوێندە ئەبێ هەر پارێزگاریت بکەم و ئەوەی کە بیستوومە لە بابەت تۆوە بۆت بگێڕمەوە گاکە وتی چیت بیستووە دیمنە وتی لە کەسێکی ڕاستگۆ بیستوومە کە هەرگیز درۆ ناکا شێرەکە لای سەربازەکانی وتوێتی سرم لە قەڵەوی گاکە سوڕماوە و من ئیشم پێی نەماوە و ئیتر ئەیکوژم و هاوڕێکانمی لێ تێرەکەم منیش زانیم کە ناپاکە بەرامبەر ئەو پەیمانەی کە کردی لەگەڵتا ئیتر هاتم کە چارەیەک بدۆزیتەوە گاکە بیری پەیمان و سوێندی دیمنەی کەوتەوە و وای زانی کە ڕاست دەکات و ئەو کارەی کە دیمنەی ڵێوایە زۆری پێناخۆش بوو وتی نابێ شێر دەربارەی من خراپە بکە لەو کاتەوەی کاتومەتە ئێرە هەتا ئێستا خراپەیەکم نەبووە وازانم بە هەڵەدا چووە چونکە کۆمەڵێکی خراپ هاتوچۆیەکەن و درۆی وای بۆ کەن کە کەسی تر نایکا دۆستایەتی پیاو خراپ پیاو وا لێکا کە دڵ لە هەموو کەسێ پیس بکا و بە هەڵەیدا ببا بۆ ئەوەش چیرۆکی مراویەکە هەیە دیمنە وتی دۆستایەتی پیاو خراپ پیاو وا لەکا کە دڵی لە هەموو کەسیەکی چاک پیس بکا و بە هەڵەیدا ببا وەک هەڵەی مراویەکا کا گێڕنەوە لە چەمێکدا شەوقی ئەستێرەیەک ئەبینێ وای زانی کە ماسیە چەند جارێک چۆ ناو ئاوەکە و تاقی کردەوە و زانی کە ئەوە شتێک نییە ڕاو بکرێ ڕۆژی دوایی لە ئاوەکەدا ماسییەکی دی، وای زانی کە ئەویش وەکو ئەوەی دوێنێ وایە و وازی لێ هێنا و ڕاوی نەکرد. ئەگەر شێرەکە درۆیەکی لە بابەت منەوە بیستبێ و بەوە باوەڕی کردبێ، ئەو کاتە کە دوور نییە، بیەوێ زیانم پێ بگەیەنێ. وە گەر هیچی نەبیستبێ هەر لە خۆیەوە بیەوێ تووشی زیانم بکا بەڕاستی شتێکی زۆر سەیرە پێشینان وتویانە سیر ئەوەیە کە پیاو داوای ڕەزامەندی لە هاوڕەکەی بکە کەچی ڕازی نەبێ لەوەش سەیرترەوەیە کە تووڕەش ببێ ئەگەر تووڕەبوون لەبەر شتێک بێ پیاو هیوای لێخۆشبوونی هەیە، بەڵام ئەگەر لەبەر هیچ نەبێ هیوای نامێنێ، چونکە ئەگەر کردنی کارێک تۆڕەبوون بخاتەوە، پیاو هیوای لێخۆشبوونی هەیە. من هەرچەنە کەم خراپەیەک شک نابەم کە دەربارەی شێرەکە کردبێتم. بە گیانی خۆم، هیچ کەسێک لە جیهاندا نییە کە بتوانێ لە هەموو شتێکدا دڵی هاوڕێی ڕابگرێ و لە گەورە و بچووکدا لەگەڵیدا بگونجێ و هەرگیز کارێک ناکا کە ئەو پێی ناخۆش بێ، بەڵام پیاوی زانا ئەگەر هاوڕێکەی هەڵەی کرد سەیری ئەکا و ئەزانێ کە هەڵەکە چەندە، ئایا بە ئارەزوو کردوویەتی یا لە دەستی دەرچووە؟ ئایا ئەگەر لێی خۆش بێ هیچ ترسێکی تیایە؟ ئیتر بە هیچ جۆرێک ڕێی لێخۆشبوون داناخا. ئەگەر شێرەکە وابزانێ کە من گوناهێکم هەیە، من ئاگام لەو گوناهە نییە، بەڵام لە هەندێ بیروباوەڕدا ماوەم نەداوە لەبەر سوودی خۆی و ئامۆژگاریم کردووە. وا بە نهێنی کە کەس لەوێ نەبووە لەو بابەتەوە بە قسەی نەرم و جوان گفتوگۆم لەگەڵ کردووە و من هەستم کردووە ئەوەی بە قسەی برادەر نەکا لە کاتی ئیشدا و بە قسەی پزیشک نەکا لە کاتی نەخۆشیدا و بە قسەی زانا نەکا لە کاتی هەڵەدا بەڕاستی بە هەڵەدا ئەچێ و زیاتر تووشی سەختی ئەبێ و من ئەترسم شێرەکە ئەمەی بە هەڵە زانیبێ کە من ئامۆژگاریم کردووە و ئەگەر ئەوەش نەبێ ڕەنگە لە گەورەی و مەستی پادشایەتییەوە بێ چونکە هاوڕێیەتی ئەوان ترسناکە هەرچەندە کە خاوەنی پەیمان و سوێند و ئاشتی بن و ئەگەر ئەوەش نەبێ ڕەنگە لەبەر ئەوە بێ کە تۆزێ پایە و زانینم هەیە ئەیانەوێ لە ناوم ببەن ئەگەر ئەمەش نەبێ کەواتە کاری ڕۆژگارە و ناگەڕێتەوە بەڵام هەر ڕۆژگارە کە هێز و هەڵمەت لە شێرە سێنێ و ئەیخاتە گۆڕ. هەر ئەوەی کە پیاوی داماو سواری پشتی فیلی بەهێز ئەکا و و هەر ئەوەی کە یەکێک ئەنێرێ دانی ماری زەهراوی دەردێنێ و یاری پێ ئەکا هەر ئەوەیە کە ئازا ترسنۆک و ترسنۆک ئازا ئەکا هەژار دەوڵەمەند و خانەدان ڕسوا ئەکا لە کاتی هاتنی ئەو هۆیانەی کە ڕۆژگار بۆی دانابین دیمنە وتی ئەوەی کە شێر لە تۆی ئەوێ لە کەسەوە نییە. بەڵکو لە خراپە و ناپاکی خۆیەوەیەتی، پیاو خراپ و زۆردارە، خۆراکی ئەو شیرینییە، بەڵام ژێرەکەی زەهرە. گاکە وتی، ئەوە نییە منیش لە شیرینییەکەم خواردووە و وازم نەهێنا، هەتا گەیشتمە دواییەکەی، کە مردنە. ئەگەر ڕۆژم تەواو نەبوایە، منی پشت خۆر نا هاتمە لای ئەم شێرە گۆش خۆرە. لێرەدا من وەکو هەنگێکم لێ هات کە بە سەر گوڵی نیلۆفەرەوە نیشێتەوە و وە هەر بۆن و تامیە چێژێ هەتا شەو دێت و گوڵەکە دێتەوە یەک و لەناوی ئەمرێ. ئەوەی کە لە جیهاندا چاوبرسی بێ، بە هیچ شتێک تێر ناخوا. وەک ئەو مێشە وایە کە بە دار و درەختەوە ناوەستێ و ئەڕواتە سەر گوێی فیل، ئەویش لێی ئەدا و ئەیکوژێ. ئەوەی کە چاکە و ئامۆژگاری کەسێ بکا کە چاکە و سوپاسی لا نەبێ، وەکوو تۆو لە بیابانێکی سوێردا بچێنێ وایە. و ئەوەی کە پرس بە پیاوی لەخۆبایی بکا، وەک قسە لەگەڵ مردوو بکا، یا مژدە بە کەڕ بدا وایە. دیمنە وتی، واز لەم قسانە بێنە و چارەیەک بۆ خۆت بدۆزەرەوە. گاکە وتی، چارەی چی بدۆزمەوە؟ کە شێر وەکوو تۆڵێ ئەیەوێ بمخوا. بزانە گەر ئەو هەر چاکەیەکی منی بوێ، بەڵام هاوڕێکانی بیانەوێ کە بە درۆ و ناپاکی لە ناوم ببەن، ئەتوانن. چونکە هەر کاتێ پیاو خراپ و فێڵباز کۆ بوونەوە بۆ لە ناو بردنی کەسێکی ڕاست، هەر چەندە کە بەهێز بێ، و ئەوان بێ دەسەڵاتیش بن ئەتوانن کەلە ناوی ببەن وەک گورگ و قەلە ڕەشەکە و چەقەل کە کۆ بوونەوە و بە درۆ و دەلەسە و ناپاکی وشترەکەیان لە ناو برد دیمنە وتی ئەوە چۆن بووە گەکە وتی ئەگێڕنەوە شێرێک لە دارستانێکی نزیک ڕێگەیەک ئەژیا، سێ هاوڕێ ئەبێ، گورگ و قەلەڕەش و چەقەڵ، چەند شوانێک لەو ڕێگەیەوە ئەڕۆن و وشترێکیان لێ بەجێ ئەمێنێ، وشترەکە ملە نێو تا چێتە بەردەمی شێرەکە، ئەویش ئەڵێ، لە کوێوە هاتووی؟ وشترەکەش وتی، لە بیابانەوە. شێرەکە وتی، ئیشت چییە؟ وتی، هەر کارێک کە پاشا بیەوێ. شێرەکە وتی لێرە بە لای من و بە خۆشی و کامەرانی بژی وشترەکە ماوەیەکی زۆر لەگەڵ شێرەکەدا بوو شێرەکە ڕۆژێک چوو بۆ ڕا و تووشی فیلێکی گەورە بوو شەڕێکی گەورەی لەگەڵ کرد و هەموو لەشی بریندار کرد فیلەکە بە کەڵبەکانی برینداری کردبوو کاتەوە لانەکەی خۆی لێدا بە زەویدا ئیتر نەیتوانی ڕاو بکە گورگ و قەلەڕەش و چەقەڵیش چەند ڕۆژێک بە برسێتی مانەوە چونکە لە پاژماوەی شێرەکە خواردنیانە خوارد و تووشی لاوازی ببوون و شێرەکەش پێی زانین و پێی وتن بەبێ خۆراک لاواز بوون وتیان ئێمە خەمی تۆ ئەخۆین ئەی پاشا خۆزگە خواردنێکی وامان دەست بکەوتایە کە بە کەڵکی تۆ بەهاتایە شێرەکە وتی من لێتان ناشارمەوە کە برسیمە بەڵام بگەڕێن بەڵکو شتێک پەیدا بکەین کە بیخۆین هەرسێکیان چوونە دەرەوە و لە کەنارێکدا کۆبوونەوە و وتیان ئەم پوشخۆرە بەکاری چی دێ؟ بۆچی شێرەکە وا لێ نەکەین کە بیخوا و ئێمەش تێرگۆشت بکا؟ چەقەڵەکە وتی، ئەوە ناکرێ، چونکە ئەو وشترەکەی دڵنیا کردووە و پەیمانی ئاشتی داوەتێ. قەلەڕەشەکە وتی، ئیشی شێر لەسەر من. فڕی و ڕۆیشت بۆ لای شێر. شێر وتی، ئەرێ هیچتان ڕاو نەکرد؟ وتی ئەی پاشا کەسێ ڕاوەکە کە بتوانێ بگەڕێ و چاوی باش ببینێ. ئێمە لە برسانە هیچمان بۆ ناکرێ، بەڵام چارەیەکمان دۆزیوەتەوە ئەگەر پاشا ئارەزوو بکا ئامادەین بۆ کردنی. شێرەکە وتی ئەو چارەیە چییە؟ قەڵەڕەشەکە وتی خواردنی ئەم مشترە گیاخۆرە کە بێ ئیش و بێ کار لەناو ئێمەدا سوڕێتەوە. کە شێرەکە ئەوەی بیست ڕقی هەستا و وتی، قسەکەت چەند ناشیرین و چەند دڵ ڕەق و خراپی، چۆن ئەوێری بەم جۆرە قسەم لەگەڵدا بکەی، کە خۆت ئەزانی سوێندم بۆ خواردووە و پەیمانی ئاشتیم داوەتێ، بۆچی نازانی هیچ کەسێک پاداشتی چاکە وەرناگرێ وەک ئەو کەسەی کە کەسێکی ترساوی لێقەوما و دڵخۆش ئەکات و و خوێنێکی لە دەست دەرچوو ئەشارێتەوە. من دڵنیام کردووە ناپاکی لەگەڵدا نەکەم قەڵەڕەشەکە وتی ئەزانم کە پاشای گەورە چیا فەرمێ بەڵام گیانی تاقە کەسێک قوربانیە بۆ خێزانێک و خێزانێک بۆ هۆز و هۆزێکیش بۆ شارێک و دانیشتوانی شارێک ئەبن بە قوربان لەبەر خاتری پادشا ئێستا پادشا پێویستیەکی هەیە من چارەیەکی بۆ دۆزمەوە لەبەر سوێند و پەیمانەکەی، هەر وەکو وەی ئەو ئاگای لەو کارە نەبێ و وە پرسیار لە کەس نەکا. شێرەکە بێدەنگ بوو. قەلەڕەشەکە زانی کە شێرەکە ئەمەی بە دڵە و فڕی و هاتەوە بۆ لای ئەوان و پێی وتن، قسەم لەگەڵ شێردا کردووە، ئەبێ هەموومان لای ئەو کۆ بینەوە کە وشترەکە لەوێ بێ و باسی ئازاری پادشا بکەین، واریەکە خۆی پێشکەش بکا کە بیخوا و دوانەکەی ترمان قسەکەی بە درۆ بخەنەوە و بەوەی کە گۆشتی پیسە و بە کاری پادشا نایە و ئەگەر ئەوەمان کرد سەرەکەوین و پادشاش پێی خۆشە. لە پاشان لای شێرەکە کۆبوونەوە، قەلەڕەشەکە بە شێرەکەی وت، ئەی پاشا تۆ برسیتە و لەسەر ئێمە پێویستە کە خۆمانت پێشکەش بکەین، چونکە خوا نەخواستە ئەگەر تۆ شتێکت بەسەرا هات ئێمەش لەناوەچین و ئەوە خۆم پێشکەش کردی کە بمخۆی. گورگ و چەقەڵەکە وەڵامیان دایەوە و وتیان گۆشتی تۆ پیسە، کەیت پادشا سوود لە تۆ وەرەگرێ. چەقەڵەکە وتی، من پادشا تێرەکەم با بمخوا، ئەوە خۆم بۆ کرد بە قوربانی. گورگ و قەلەڕەشەکە وتیان، تۆ بە کاری خواردنی پادشا نایەی، لەڕ و لاواز و بێکەڵکی. لە پاشان گورگەکە وتی، من ئەتوانم پاشا تێر کەم، لەڕ و لاواز نیم. قەلەڕەش و چەقەڵ وتیان، هوزبە تۆ گۆشتت تاڵە، پزیشکەکان وتویانە ئەوەی کە بیەوێ خۆی لەناو ببا با گۆشتی گورگ بخوا. وشترەکەش وای زانی گەر ئەویش خۆی پێشکەشی پادشا بکا هاوڕێکانی نایەڵن و چارەیەکیش بۆ ئەو ئەدۆزنەوە و بەم کارەش شێر لە خۆی ڕازی ئەکا. لەبەرەوە وتی، بەڵام من پادشا تێرەکەم، گۆشتم خاوێنە و ناوسکم پاکە. با پاشا بمخوا و هاوڕێ و نۆکەرانیشی، لێ تێر بکا. گورگ و قەلەڕەشەکە و چەقەڵ بە یەک دەنگ وتیان، وشتر ڕاستەکا و پیاوەتی خۆیەتی. دەست بەجێ پەلاماریان دا و پارچە پارچەیان کرد. هەرچەندە گەر شێر لەگەڵ بۆچوونی ئەواندا نەبێ و چاکەی منی بوێ. پێشینان وتویانە، چاکترین پاشا ئەوەیە کە بتوانێ یەکسانی بخاتە نێوان ئادەمیزادەوە. هەرچەندە گەر پادشا چاکەی منی بوێ، قسەی زۆری ئەم و ئەو لایەدەن و بەزەیی لە دڵدا نامێنێ. ئەو کە زۆر بە سەر بەردا ڕژا، هەر مایەوە، ئەبینین کە کاری لێکا و کونی تێکا. خۆ بەرد لە ئادەمیزاد بەهێزترە و قسەش. لە ئاو بەکار ترە ئیتر چۆن قسەی زۆر کار لە ئەو ناکا دیمنە وتی ئێستا ئەتەوێ چی بکەی گاکە وتی شەڕکردن نەبێ هیچ شتێک بە باش نازانم چونکە نوێژکەر و چاکەکەر و مەلای مزگەوت پاداشتی چاکە وەرناگرن وەک کەسێک کە لە ڕێی ڕزگاری خۆی و سەربازیدا کوشتار بکا بە مەرجێک کە لەسەر مافی خۆی بێ دیمنە وتی، ڕاست نییە کە یەکێک خۆی بخاتە گێژاوی کوشتارەوە کە جگە لەوە بتوانێ فێڵی تر بکا، بەڵام پیاوی ژیر لە دوای هەموو شتێک کە چارەی نەما، شەڕە کا. زاناکان وتویانە هەرگیز دوژمنی هەژاری داماوت بە لاوە سووک نەبێ، بە تایبەتی فێڵاوییەک کە بتوانێ هاوڕێ و برادەر ڕابکێشێ، نەخوازە ئەم شێرە بەهێزە نەترسا. هەر وەک وتویانە ئەوەی دوژمنی بێدەسەڵات بە سووک تەماشا بکا، وەک ئەوەی بە سەردا دێ. دیمنە وتی، ئەگێڕنەوە، باڵندەیەک کە پێیان ئەوت زیقاوڵە لە قەراغ دەریایەکدا هێلاناکە. ژنەکەی پێی ئەڵێ خۆزگە شوێنێکی ترمان بدۆزیایەتەوە، چونکە لێرەدا ئەترسم، کە ئەو هەستە خێوی دەریا بێت و بەچکەکانمان بخوا. چونکە گەلێ جار هەڕەشەی لێ کردووین. ئەویش وتی، لە شوێنی خۆتا یەلکە بکە و هیچ مەترسە، خێوی دەریا ئیشی وا ناکا. مێیەکار چەند قسەی بۆ کرد سوودی نەبوو. لە پاشا پێی وت، ئەوەی کە قسەی چاک وەرنەگرێ، ئەوەی بە سەرا دێ، کە بە سەرکی سەڵدا هات، گوێی نەدایە قسەی مراویەکان. زیقاوڵە نێرەکە وتی، ئەوە چۆن بووە؟ مێکەوتی ئەگێڕنەوە، گۆمێک هەبوو کیسەڵێکی تیا ژیا و لە نزیک گۆمەکەوە دوو مراوی ئەژیان. ئەمانە لەگەڵ کیسەڵدا دۆستایەتیان پەیدا کردبوو، هۆگری یەکتری بوون. لە پاشا ناوی گۆمەکە دێتە کزی وشکبوون. مراویەکان دێن کە ماڵاوایی لە کیسەڵ بکەن و ئەڵێن ئێمە لەبەر وشک بوونی ئەم گۆمە ئەڕۆین بۆ شوێنێکی تر کیسەڵەکە ئەڵێ بەخوا وشک بوونی ئاوی ئەم گۆمە بە منەوە دیارە وەکو کەشتی وام بە ئاو نەبێ ناژیم ئەبێ منیش لەگەڵ خۆتانا بەرن مراویەکان وتیان دارێک گەیەنین بە دەنوک هەر دوو سەر یەگرین و تۆش ناوەڕاستی دارەکە توون بەدەم بگرە و لە پاشان بە ئاسمانا ئەفڕین بەڵام ئەگەر گوێت لە قسەی ئەم و ئەو بوو نابێ بە هیچ جۆرێک قسە بکەی و قسەی زانەکان بێنەرەوە بیرت کە وتویانە هەرچی بەسەر پیاوا بێ لە جیهاندا بە هۆی زمانیەوەیەتی لە پاشا هەڵیان گرت و بە هەوادا فڕین دانیشتوانی ئەو ناوچەیە کە ئەوەیان دیوتیان چەند سەیرە ئەو دوو مراویە کیسەڵیان هەڵگرتووە و کیسەڵەکە خۆی پێڕانەگیرا و وتی یاخوا کوێر بن لەگەڵ قسەکردنا کەوتە خوارەوە و مرد. زیقاوڵە نێرەکە بە ژنەکەی وت، قسەکەتم بیست، بەڵام لە خێوی دەریا مەترسە. لە پاش ماوەیەک ئاوی دەریا هەستا و خێوی دەریاش بەچکەکانی بردن. مێکە وتی، من زووەم زانی ئەم کارەساتە ڕووەدا. نێرەکە وتی، تۆڵەیەسێنم. هەستا و چووە لای کۆمەڵێک باڵندە و سکاڵای خۆی کرد، ئەوانیش وتیان، ملدرێژ پاشامانە، بمان بە بۆ لای، هەتا بانگی بکەین و هاواری بۆ ببەین کە بە هێزی سەربازەکان تۆڵە بسێنێ. بە کۆمەڵ چوون بۆ لای و هاواریان بۆ برد، ئەویش خۆی دەرخست، تێیان گەیاند و داوای یارمەتییان لێ کرد. ئەویش بڕیاری دا کە تۆڵە بسێنێ. خێوی دەریا کە ئەوەی زانی ترسا لە شەڕی پاشایەک کە هێزی بەسەریا نییە، لەبەرەوە خێرا بەچکەکانی زی قاوڵەکەی هێنایەوە و لە پاشا ڕێ کەوتن. پادشای باڵندەش وازی لێ هێنا. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن تاوکات خواتان لەگەڵ بوو.